فەیلەسوفی سیاسی ئیتالیایی بەدناو، نیکۆلۆ میکاڤیلی، ئامۆژگاری بۆ دەسەڵاتدار ئەوەیە کە ئەگەر بیەوێ بمێنێتەوە و دەسەڵاتی خۆی داکوتێ، دەبێت بکەوێتە فێڵ و تەڵەکە و درۆودەلەسەکاری ناڕەوا. لە تەکیشیدا هێزێکی بێ بەزەییانە و بێ دلۆڤانە بەکار بهێنێت. گەلێک لە پەراوێزنووسرانی ڕێی میکاڤیلی هاتنە پێش. هەبوو لێی بێزار و بە قێزەوبێزەوە وەری دەگرت، هەیشبوو بە باڵایدا دەیخوێند، چونکە دەیانوت مەردێکی ڕیالیست و دونیادیدە و بە تەجروبەیە، وێراویەتی ژینباری جیهان وەکو خۆی بخاتە ڕوو. میکاڤیللی یەکێکە لەو کەڵە نووسەرە کەمانەی کە زۆر لە کارنامەکانی کۆڵراوەتەوە لەلایەن فەیلەسوف و سیاسییەکانەوە، میکاڤیلی ساڵی هەزار و چوار سەد و شەست و نۆ ی زەینی لە شاری فلۆرەنسای ئیتاڵیا لەدایک بووە، باوکی پارێزەر بووە، لە بنەماڵەیەکی وەچەغزایە بووە، هەرچەندە زۆر بە دەرامەتیش نەبوون. ئەو سەردەمەی ئیتاڵیا کە میکاڤیلی تیادا دەژیا لە لوتکەی چەرخی ڕاپەڕیندا بوو، دابەش کرابوو بە چەندین میرنشینی بچووک بچووکەوە بە پێچەوانەی فەڕەنسا و ئەسپانیا و ئینگلترا جا لەبەر ئەوە زۆر سەیر نەبوو کە ئیتاڵیا لاواز بێت هەرچەندە ئاستی ڕۆشەنبیریان لەو سەردەمەیشدا گەش و پێشکەوتوو بوو. یەکێ لەو میرنشینانە کە فلۆرەنسا بوو بنەماڵەی ئال مدیشی فەرمانڕاییان دەکرد. ئەو کاتەیش میکاڤیلی لە هەڕەتی لاویدا بوو. لەو میرانەی کە لە بنەماڵەی ئالمەدیشیدا هەڵکەوتوو بوو، لۆڕەنزۆی مەزن بوو، بەڵام چەند ساڵێک فەرمانڕانی کرد و لە ساڵی هەزار و چوار سەد و نەوەد و دوو ی زایینیدا مرد. ئیتر بنەماڵەی ئالمەدیشی لە دوای مردنی میر لۆڕەنزۆ لە میرنشینی دەرکران. فلۆرنسایش لە ساڵی هەزار و چوار سەد و نەوەد و هەشت ی زایینیدا کرا بە ڕژێمی کۆماری و میکاڤیلی کرا بە فەرمانبەرێکی بەرز لەو ڕژێمەدا، ئەو کاتە تەمەنی بیست و نۆ ساڵ بوو، هەر لەسەر ئەو کارەی مایەوە بۆ ماوەی چواردە ساڵ. لەو دەمەی ڕا لە کاروباری دیبلۆماسیدا کاری دەکرد و وەکوو نوێنەرێکی دیبلۆماسی بە فەڕەنسا و ئەڵمانیا و ئیتاڵیادا دەگەڕا. لە ساڵی هەزار و پێنج سەد و دوازدە ی زەینیدا کۆماری فلۆرەنسا ڕووخا و بنەماڵەی ئال مدیشی دەسەڵاتیان کەوتە دەست، میکاڤیلیش لە کاربەدەستی دەرکرا. هەر بەوەی شەوە نەوەستان، لە ساڵی دواییدا بە بیانووی پیلانگێڕان دژ بە بنەماڵەی ئال مدیشی سزا درا بەڵام لە پاش ئازاردانێکی زۆر لە هەمان ساڵدا ئازاد کرا، لە دواییدا لە ئاواییەک نزیک بە فلۆرنسا کارنشین بوو. لەو چواردە ساڵەی دوایینیدا خۆی خەریک کرد بە نووسینەکانیەوە. شاکاری نووسینەکانی پەڕاوی میر بوو، کە لە ساڵی هەزار و پێنج سەد و سیانزە ی زەینیدا نووسییەوە. لەو پەڕاوانەی تری کە زۆر بایەخی پێ دەدرا بریتی بوو لە تەکتیکی جەنگ، مێژووی فلۆرەنسە، هەروەها لە مەندراگۆلا کە شانۆگەرییەکی زۆر خۆش و نایابە، تا ئێستاش جاروبار لە شانۆکاندا پێشکەش دەکرێ. بەڵام گرنگی و ناوبانگی لە پەڕاوی میردا بەدی دەکرێ، چونکە لە ڕاستیدا مەزنترین نووسینێکی پڕشنگدار و فراوانترین نووسینێکی فەلسەفییە کە بڵاو ببێتەوە بەم شێوەیە. پەڕاوەکە بریتییە لە چەند ئامۆژگارییەک بۆ سەرۆک و پێشەوایانی وڵات. ئەو خاڵە سەرەکییانەی لە پەڕاوەکەیدا دیارە ئەوەیە کە ئەگەر هەر دەسەڵاتدارێک ویستی هەمیشە کاری لە برەویدا بێ، بایەتە بە هیچ جۆرێک بایەخ بە لایەنی ڕەوشت نەدات، پشت بە هێز و تەڵەکەبازی ببەستێت. دەوڵەت بە چەک و دەزگای تۆقێنەر بەهێز بکات. ئەو سوپایی کە پێوەی دەنازێت دەبێت هەڵبژاردەی گەل بێت تاکو لێوەی ڕا هێزی خۆی داکوتێت. هەروەها دەڵێ ئەو دەوڵەتەی پشت بە کرێگیراوان یان بە چەند تیپێکی سوپایی وڵاتێکی تر ببەستێ ئەوا بە لاواز دادەنرێت و هەمیشەیش دووچاری مەترسی دەبێت. میکاڤیلی لەو پەڕاوەیدا ئامۆژگاریی میر دەکات کە دەبێت باوەڕی تەواوی بە هێزی گەل هەبێت و بە هەرچۆنێک بێت مسۆگەری بکات، چونکە گەر بە پێچەوانەی ئەمەوە ڕەفتار بکا، ئەوە هیچ پەنایەکی نابێت و کەس نایەت بە هاوارییەوە لە ڕۆژی تەنگانەدا. میر دەبێت لە سەرەتای دەسەڵاتیدا هەندێک زەبر و توندی بێ بەزەییانە بخاتە گەڕ و بەکاری بهێنێت تاکوو شوێنپێ و دەسەڵاتی خۆی پتەو بکات و ئیتر هەموو ڕۆژێک ناچاری ئەم هەڵمەتە کاسەیە نەبێت جاروباریش جڵەوی خۆشییان بۆ شل بکات و کەم کەم سوودیان پێ بگەیەنێت بۆ ئەوەی زیاتر سەرکەوتوو بێ دەبێت یاوەران و شالیارانی بەتوانا و ملکەچ لە خۆی کۆ بکاتەوە و کاری بۆ هەڵسوڕێنن نابێت ماستاوکەریان بێت و مەراییان بکات. لەم ڕوەوە هەندێ ئامۆژگاریی میرەکان دەکات کە جۆن بتوانن بەم شێوەیە خۆیان دەربخەن. هەر بەم ڕێبازە ئامۆژگاریی تری میران دەکا کە نابێت لەسەر ئایین و باوەڕی خۆیان سووربن ئەگەر نەگونجێ لەگەڵ بەرژەوەندی و دەسەڵاتیاندا. ڕاستییەکەی ئەو بارە لاوازە سیاسیی ئیتاڵیا کاری کردبووە سەر میکاڤیلی و هەمیشە لە ئەندێشەی ئەوەدا بوو کە میرێکی بە دەسەڵات و یارا بێتە کایەوە و لە هەموو بارەیەکەوە بەهێز بێ بە ڕادەیەکی وا کە بتوانێت یەکانگیری بخاتە سەرانسەری وڵات و هەرچی بێگانە و داگیرکەرە لە وڵات دەری بکات. میکاڤیلی ژنی هێناوە و شەش منداڵی بووە لە تەمەنی پەنجا و هەشت ساڵیدا کۆچی کردووە. ئەو ڕەخنە و گازندانەی کە ئاراستەی میکاڤیلی دەکرا لە ڕووی ڕشتەوە، ئەوە ناگەیەنێ کە بە مەردێکی بێ کاریگەر و بێ قەڵەمڕەو دابنرێ. هەرچەندە مۆسۆلینی یەکێکە لەوانەی بە باڵای میکاڤیلیدا خوێندویەتی بە ئاشکرا، بەڵام زۆریش لە ناوداران و پایەداران پەڕاوەکەیان خوێندۆتەوە دەڵێن،